وەرە وەرە ئێرە وەرە ئەوە چێکەی لێرە ئەمەشتر دەڕۆم لێگەل دەبم کەسی تێدا نییە با بڕێ تۆش لەم ناوە نەمێنیت بەنەفرەت بێ هەمووی خەتای منە بێریڤان بێریڤان خان بێریڤان خان بێریڤان بۆ دواکەوتی بێریڤان دڵم لات بوو دای پێمە ئێستا چی بکەین ئەو کابرا شۆفێرە پازدە ناگەڕێتەوە جێم لێ بگری دەبێ من بگەڕێم و حەسارەکە ئێوە زۆتکانی وەستا شار چاوەڕێم بکەم باشە؟ باشە. کا دەی ناونیشانەکەم بدەرێ. وەستا شار نەکەی بمریت بەرگی مردنت ناگرم من ئەو پیاوەم بە گولەیەک بمرم بێریوان ئەو کراسەم بدڕێنە تخوا دای زوو کە دای دای دای باش ئێستا چی بکەین بێریوان ئەو شیشە دەبینی ئەو شیشە بڕۆ بۆم بێنێرە بێنەرە کامیان وەستا شیار ئەوەیان تەنیش دەورەکە دەور کامەیە لە ژێر لە ژێر ناڵەکەیە. ناڵەکەی خوارەوە بیخە بیخە بیخە ناواگرەکە تەواو ڕۆژێ ئەمە بگرە دەبێ گولەکە دەربێنیت ئەڵێ بێ گولەکە دەربێنین بێریڤان ئەو ئەو شیشەی شیشی ناوکوورەکە بێنە دای داخی کە جوان داخی کە دایگرە دای دایگرە ئەو بفەرموو بێریوان تەقەی پێکرد ئەوە تۆ چیڵی بچای خۆت بینی خۆم نەم بینیوە بەڵام هات بۆ حەتارەکە هەمویان بینیویانە وڵی ئافری ئافرەتێکی مەردە ئەوە کەوتی دەڵێی ئەوە ئاغای ئێمەیە شەوتان باش دانیشن دانیشن دانیشن سپاس دانیشن کا قدرت ئەحواڵی چۆنە هیچیان پێ نەگوتوین هیچ نازانین جارێ چێ تەقەی لەکرێ ئەوە دەزانن ئێمە ئەمە چوزانین جەنابی ئەفسەر دەمزانی کە هیچ نازانن شەو باش چۆنی واز جەنابی ئەفسەر سوپاس چی ڕوویداوە هەر گوێم لێ بۆ هاتم هیچ نییە وازمان لێبێنە جەنابی ئەفسەر خاڵە لە خاڵ دڵ درامە بە ئەوش تۆزێک ناڕحەتە گرنگ نییە ڕووداوەکە چۆن بوو ئەمە کێشەی ئێمەیە کێشەیەک نییە جەنابی ئەفسەر خۆ دەزانی زەماوەندی ئێرە چۆنە سەڕڕۆیە کە تەقەی خۆشی دەکرد بە هەڵە لە کاک میدا هەر ئەوەندەیە بەڵێ تێدەگەم ئێستا کاتی لێ پێچینەوە نییە بەڵام ئەم کێشەیە دوایی بە دوور درێژی باز دەکەن دووبارە سەلامەتە زۆر سپاس دەکەم دەی دەی دەی تاسێکی تر خۆزگە بمتوانە شۆربایەکت بۆ لێنێم من باشم واز لە شۆربا بێنە من ئاومە بێ بەسە تەنها منداڵەکە کێشی خواردنی نییە چۆن بۆم حاڵە جێت بهێڵین و بڕۆین من باشم خۆتان بە منەوە ساغڵەت مەکەن ئیتر دەبێ منداڵەکە و خۆتان ڕزگارکەن لێرە جارێکی تر تۆ نابینینەوە ناتوانین بگەڕینەوە بەڵام تۆ سەردانمانەکەی وەنیە وەستا شیار قەدەر بێریڤان تا ئەمڕۆ دەمتوانی بتبینم لەم لاو لەولا گەر لە دوورەوەش ببێ بەڵام لەوانەیە جارش نەبینمەوە من پیاوێکی بە تەمانم مردن لە دەست خوددایە بزانە زۆری نەمابوو بمرم ئۆف ئەمە چ قسەیەکە وەستا شیار کوا تۆ جاران منت ئەناسی بۆ ئەگریت وەستا شیار چی تا چی تا من بۆەوە دەگریم کە ناتۆ ئەم جارێشتر ببینمەوە لەوا چێ دەمەوێت تۆ بناسێ تۆ تۆ کچی منیت بێریڤان بەڵێ کچی تۆم نیش تۆم وەکو باوکم خۆشەوێت ئەوە نییە بێریڤان ئەوە ڕاستێکەیە چۆن؟ مانای چۆن؟ تۆ کچی منیت تۆ بەڕاستی کچی منیت تۆ لە خوێنی منیت بڵێەوە من باوکی تۆم تۆ کچی منیت لە خوێنی منیت ئەی باوکم و دایکم ئەوان خەڵکی زۆر باشن بەڵام ئەوان تەنها تۆیان بەخێو کرد. ئەی دایکم کێە؟ مردووە؟ نا لێم ببوورە بێریبان لێم ببوورە کچم. دەی خێرا کە با بڕۆین وەستا شار ئەوە چیتە؟ برینداریان کرد. کێ برینداری کردی؟ دوران دورانە سەگ. ئەی باشیت؟ باشم دەی دەی هەڵسن هەڵسن دەی ئاها بەجێت ناهێڵم دەی زوو بەم کەم دوو ڕۆژ بڕۆن. تریش لێرە بین چی؟ ڕۆژی خان ئەوە چی دەڵێ؟ کاتمان زۆر نییە پێویستە بڕۆین. دەبێ بڕۆن بڕۆن من ئاگاداری خۆم دەبم دەی کە گەڕامەوە من ئاگاداری دەبم. دەی دوا کچە. دەکەوین. دەبێ بڕۆن دەی بڕۆن سڵاو لە خۆشت بێرە بەم شەوە درەنگە ناوی تۆمە لە کاک حەسۆ وەرگتووە کارێکمان پێێتە کارەکە چییە پێم بڵێ ئەم ئافرەتانە بۆ ئلبیلی دەبێت ئەی بۆ بە پاس ناڕۆن عقد لەمە نەبێ نابێت کەس بزانێ ئەمانە بۆ وێ ڕۆیشتو تێدەگەی ئەم کارم پێ ناکراغم پارەیەکی باش وەردەگری چەند پارە کە گەیشتن پێنج سەد ملیۆن. تەواو وەرنە ژوورەوە لەگەڵ زەنگی بەیان بەڕێ دەکەوین. لە یاد مەکە دەیان بێتە ئێلبێلی زمانی شت ببەستە ئافرەتەکان ئامانەتی تۆن گەر ئەوان شتێکیان لێبێت دەگەڕێمەوە تەگەڕامەوە ژنەکەی لێرە بیت. پۆلیس وازم لێنێ ئەبێ بزانێت کە من کوشتمە زۆر ڕقم لەو کابراە بێتەوە شتێکی لە فەرادی خاڵ مەچێتم کابراە ڕاست و ڕەوە جێلێکی ڕاست و ڕەوە جێلیش نییە لەوە ناچێ هیچ واز بێنێ هەیە گەر وازی نهێنا ناتوانێت بیسەرمێنێ نای سەرمێنێ ئەوە لەگەڵ چە قسەت دەکرد کەس لەگەڵ کەسە ئەمە لەکوێ هێنا نازانم وەگەوەی گوێم لە ناوی فەرهاد بوو بێ فەرمودانیشە لە خەونمدا فەرهادم بینی چۆن بینیت؟ ئەو هاتی ناخم بێریڤان و ڕۆژین تا نەدۆزیەوە نەخێراخم تا بەیانی هیچ شوێنە نەمە هەموو گەڕین لە هیچ شوێنە نین هەی بە نەفرەت بن دەی بەکرم بۆ بدۆزنەوە لە کۆ خۆی شارەتەوە لە حەسارنیاغم لەگەڵمان نەبوو لە گەڕان بەردەوام بن هەموو ڕێگاکان هەموو کوچەکەم گەڕێن ئەمرەکەی داغم سلێمان سێدۆی کوڕم کوژرا کوڕێک و کچێکم بوونە قوربانی ئەو بێشەرەفانە لە بەرامبەریشدا بەم تەمەنەوە لێدانم خوارد نە کوڕەکەم نە کچەکەشم گۆڕیشیان دیار نییە. ناوت حکمت بوو وانە؟ بەڵێ ئاغا. سلێمان وتی ئەتوانم متمانە پێ بکەم ڕاستە؟ بەڵێ ئاغا تا هەتایە باشە بەکری سەرکارم بۆ تاقی بکەیت لی بێخەبەر نابیت. چاوتان لێی هەڵمەگرن. باشە بەسەر چاو. حاڵی چۆنە دکتۆر؟ گەر ڕاستیتان دەوێت نەخۆشەکەتان بەرەو باشبوون ناچێت بوو شاخە باری زۆر سەختە ئەی خوایە گیان دەبێت چارەیەک هەبێت دکتۆر دەبێت چارەیەک هەبێ بزانە گوو شاخە یەک لە گولەکان بە وڕڕی پشتی کەوتووە و دەماری پشتی بڕیوە پێویستە دکتۆرێکی تایبەتمەند بیبینێ گەروان نەبێ نەک ئیستانبول بڕۆنە ئەمریکاش بێسوودە باشە چیمان پێ دەکرێ دەبێت لە ئستانبولەوە دکتۆرێکی تایبەتمەند بە ستافەکەی بێن نێرە بەڵام ئەمە مەسەفی زۆر زۆرە تێدەگەم بەڵام لە بری ژیانی قدرەت هیچ شتێک گرنگ نییە هەرچیەکتان پێویست بێدەهێنین تکایە ئێوە ئەوەی لە دەستتان دێ بیکەن ڕەشید باشە پورێ من ڕێکی دەخەم ئەوە لە شۆوی بەکری سەرکار هیچ ئاخم قابلێ لە کوێ بووم لای ڕۆژین و مناڵەکە بوویت نا ئاغام ئەمەت لە کوێ هێنا ڕۆژی خان ئەی نەمرد فەراد ئاغا نەیکوشت کوشتی ئەی لە کوێ بوویت بەکری سەرکار لە کوێ بوویت دەگەڕام ئاغام لەو شوێنانەش گەڕام کە پاسەوانەکان نیان پشکنی بوو باشە بڕۆدەی لە حەساریش دوور مەکەوە عقلمی جۆ کابرایان ناوڕێ هیچ شتێکی پێ ناکرێت بەڕێ تۆ ڕزگارمان بۆ بێریبان نازانم ئیتر باوەڕم بە هیچ نەماوە منیش نازانم کەبی لە بارانەکەمەوە هەڵی شێ دەبم لەوانە شەشێت بووبم ئەی چۆن نەتوانم ئەوە هێ من بم لەوانەیە منیش شێت بووبم دەبێ هیچ ڕووی نەدابێ هیچ متمانەم بۆ حەمی دۆێ نییە دەی دەی دای دەخم باشە دێم دێم دێم ئەرە ئێوە چیتان لەژێر سرە زۆر نەمابوو لەبەر ئێوە بفەوتێم بەتەنها لەو ڕێگە ئێوە چی دەکەم بەس بزانم بزانە تووشی چ بەڵایەکتان کردم دەی هەر تۆ مابووی شێدانە لە سەری ئەم کابراە بشکێنە وس بەدەنگ بە خۆی لێمان لە بیانوە هیچ سیقەمم کابراە نەبووە ئەو کاتت باش کا خەلیل ئۆ سڵاو بەخێر بێ ئەو بۆ لەو ماڵە هەمووتان چەکدارێن لە شتێک دەترسێن گەر حەزەکەی با پێت بڵێم پسوولەی ڕێگە پێدانمان هەیە چی بوو دیسان شتێکتان گوێ لێ بووە؟ نەخێر قودرەت بریندارە ئاگات لەمە هەیە؟ گوێم لێ بوو قابلە گوێم لێ نەبووێ زۆر پێم ناخۆش بوو ئەمی سەردانێکی بکە منیش دکتۆرەکان دەڵێن قودرەت حاڵی زۆر شڕە بەڕاستە؟ بەداخەوە گەر پێ ڕانەگەیشتم ئەوە ئەچمە سەر قەبران بۆ سەردانی دەڵێن ئەم کارە بێریڤان خان کردوتی ئەمە قسەی خەڵکە دیسان قسەی خەڵکە؟ خاڵۆ ژنم کردێتی وەنیە پێم وتی کە خاڵۆ ژنم لە ئیستەمبولە بەڕای من قسەکان لە ڕاستیەوە دوورن کاک خەلیل بەڵام ئەوڕۆیابانی ڕاستەکان دەردەکەون ئەمە تەبیعەتی ڕاستیە گەر بتێ بە قسەی خەڵک ڕاستەکان بۆ ڕوون بێتەوە ئەو کاتەوەرە دەستگیرم کە. پێویست ناکاوەنە لە قسەی خەڵک بترسیت. خۆیان بە چی دەزانن؟ ئاغا جارێ ئێمە ناناسن بەڵام دەبێ بمان ناسن دەبینن سوکاتیکردن بە حەمۆ باجەکەی چەند سەختە. بارانەکەم باران لەکوێ باران باران ڕۆژین ڕۆژین ئەو چیتە ڕۆژین بۆستا بۆستا ڕۆژین ڕۆژین هێور بەرەوە واز لە تۆڵەکردنەوە بێنن گرنگ ئەوێ کاکم چاک بێتەوە لە کاتێکی ئاوای نالەبارج باس تۆڵکردنەوە دەکەن ئافرین بۆ ئێوە. تۆ هەقت نەبێ ڕەشید بیرو باوەڕی تۆ لێرە باو نیە. لە مێردە بە نەفرەتەکەی ڕزگارمان بوو ئێستا سەر بۆ ئەو بێ ناموسە شۆڕ بکەین لای خەڵک ڕسوا بووین. ئەو بێریڤانە دەبێ بتۆپێ نابێ بژی. کاکم گوتی کەس حەقی لێ نەبێ ئەوە کێشەی منە گوێت لێ نەبوو پورێ. کاکت عەقڵی لە دەست داوە بێریڤان عەقڵ و هۆشی داگیر کردووە. کێ ئەم کارە دەکات؟ ئەو پۆلیسە زۆر ناڕەحەت مەکە دێ و پرسیارم لەکە بۆ پرسیارەکە مەبەستی چییە نازانم خۆت بۆ بە مەناڕەحەت دەکەی کابرا کاری خۆی دەکات مایەکی تر ئیتر نایەت هەرجێ مەدەیە نانا مەبەستە شاراوەکانی لێپێچنەوەکەی شێت مەکە لە من زیاتر کەس لەوە تێ ناگا کە مردنی خاڵم تەنها ڕووداوێک بووە مەبەستت چێ خەلیل شتێک هەیە دەربارەی مردنی فەرهاد و من نەیزانم نا هیچ هیچ شتێ نییە هەرەوەیەکە ئەیزانیت سەیری حاڵمان کە لەبەر تۆ بەڵا نەما بە سەرمان نێت تۆش پرتە پرتت ناوەستێ من ئەمەم ئەوەم نازانم چی زاشتی سیر و سەمەرش دەکەیت چی بوو کچە جوانەکان تەڕم کردن تۆ حەقت چیە کوڕە بڕۆ کاری خۆت دەی وەرن سواری ئۆتۆمبیلەکەم و با بۆ حەمامتان بە ئەوە تۆ چێڵی کوڕە ناپیاو دەی دەی نازمەکەن دەی لی دەکچێ کاوە ماشتی سیر سیر دەکەین ها جارێ ئێمە ناناسن بەڵام دەبێ بمان ناسن ئیتر بڕیار بڕیاری ئێوەیە دۆستان. ئەوە هاتین ڕۆژین ڕۆژین بهێنە بووە دواکەوتن لە مەرەقە مردم هاتین بەڵام دەردمان بینی دەی باس کاکە سپاس سپاس برا خوان لەگەڵ بەخێر بچیت خواگەدارە بێ فەرموو خانم فەرموو ڕۆژی خان بەیکرد لە مشکم دەرناچە خانم خۆزگە بۆ حەسار نەگەڕابایەوە مەترسە ئەو هیچی لێ نایەت بەکر زۆرزانە لەو خەلی لە پیسکەیە هەموو شتێ چاوەڕێکرێ دەمت بە خێر بگەڕێ ڕۆژین خوا سەبوری بداتەوە خانم ئەوەندە باشیت ئێستاش هەر خۆ ڕاگریت. ئازارەکانت بە دەر ناخەیت. واز لەم قسانە بێنە. بێریڤان چی بووە؟ ئازاری چیە چێژی؟ هیچ. ئەلۆ؟ بەکر؟ چۆنیت؟ نیگەرانت بووم. باشم گەیشتن؟ گەیشتن گەیشتن. ئەی تۆ کەی دێیتەوە؟ بیرم کردیت. منیش بیرم دەکردی بەیانی دێم ئیشاڵا دێ ئاگداری خۆت بە. بەخێر چیت بەیانی بەیانی بەکرەکەم دێتەوە. لە من زیاتر کەس لەمە تێناگە کە پێویست بوو تۆ بمریت. نەک لەبەرەوەی کە من تۆم کوشت قوربانی سەرەکی منم بەڵام من تەنها ئەوەم کرد کە پێویست بوو چونکە ئەمە ڕاستترین بوو هەموو شتێ ئەما سەلمێنێکە من ڕاست بووم بێریڤان قدرە چنارەوڵی بریندار کردووە لەسرە مەرگە قودرەت گەر بمرێ نهێنیەکانمان هەموو ژێر گۆڕەخرێت منیش ئەگەمەوە ئاستی کە شایستەم بەڵام جارێ هەندێک کاری ترم هەیە هەموو شتێک بۆنی خۆشە لە بیرم چۆ بۆ وەڵا کە شتێک نەبوو چەند بەقیمەت دەبێ وە نییە بێریڤان هەندێک جار سرم لێ سوڕەمێنێ زانی لەبەرچی جاجە ڕفتاری چاوەڕوان نەکراوەکەی ئەمڕۆ بێ ئەوەی بیری لەکەی تۆ چۆن ئەو گولەیە تەقان. زۆر توڕە بووم ڕۆژین. قسە قۆڕەکانی زۆر توڕەی کردم. ئەمشەو خەوێکی خۆشمان لێ کەوێ. ئەرێ فەراد ئاغا کەی یەتە لامان؟ ئەمان دۆزێتەوە؟ ئم یەکتر ئەبینینەوە سەبر کە. ئم وای گیان بیا. ئاغام باوکی ئیراس حالی شڕتر بووە. دەبێ من بڕۆم گەڕ ڕێکان پێ بدەیت سەلامەتیە بێگومان بڕۆ بەکرد ئەتوانیت قابلە خانەوادە لام و شتێک گرنگترە سوپاس ئاغام چەند ڕۆژێکم پێ دەچێ و دەگەڕێمەوە بەکرد ویسکێ خۆیتەوە چێ من چۆن دەبێ ئاغام ناتوانم وەستا شیار وا دیارە باشتری باشم باشم وەرەدان شتێم خۆ منی شاتون بۆ نەخۆشخانەت بم پێویست ناکە من یەک جا دەڕۆمە نەخۆشخانە ئەویش بۆ لەش بەخشین دە باسی مناڵەکانم بۆ بکە تەواوە ئێستا باشن لای باوکی ئیرازن لەوێ کەس نایەن دۆزێتەوە منیش دەڕۆمە لایەن تۆ خەمت نەبێت وەستا شیار دەمەوێت شتێکت پێ بڵێم بڵێ بزانم دوێنێ جێم لێ بوو چی؟ فەراداغا خەلیل کوشتێتی وەستا شیار بەجێ خۆم جێم لێ بوو شتی وە چۆن دەبێ مرۆڤ چۆن دەتوانێت خاڵی خۆی بکوژێ خەلیل خۆی کوشتۆ بەکرد بکوژەکان تەنە خۆیان دەکوژن مرۆڤایەتی خۆیان ناک کەسێکە تر هەواڵی خوای بێ بێریوان هیچ شێتاتێک ناکەین شەڵە من دەڕۆم وەستا شار ئاگداری خۆت بە بەکرد وەرە ئێرە دانیشە. نهێنیەکت پێ دەڵێم بڵێ وەسە شێر ئەم نهێنە تەنها بێریڤان و ڕۆژین و تۆ دەیزانن بێریڤان کچی منە بەکر بەڕاستە ئەمەم بە بێریمان گوت بەڵام وا دەزانێت کە دایکی مردووە بەڵام دایکی زیندووە ئەمە لە نێوان خۆم و خۆت دەبێ دایکی ئەو ئێوەستا شێر دووران لێ بوو باسی بکوژانە دەکرد شیار ئەت بڵێ ئێستا کە تۆ کوژم مرۆڤەتی خۆشمە کوژم باوەڕ ناکەم هیچ مرۆڤاتیەکە تێدامابێ گەرماش بۆە بە خۆشحاڵیەوە مەمەرە کرد مرۆڤایەتی کۆمەرە کوش غەدرت لە خۆت کرد گەر ژیان غەدر لە خۆکردن بێ و مردن قازانج بێ و حافیزت بێ شیوەستە دەرفەتم لە شادە بێنم نەی ناپیاو کاتم نییە شیار. باش خەوتی بێریڤان وەک هەموو جارێک خەوت بوویت من زووتر خەبەرم بۆ من زوترەستام بینیم تۆ خەوت بوویت ئیتر منیش چاوم داخستەوە وا دیارە چەند سەعاتێک چاوت داخستووە تااقەتی شەڕە قسەم نییە لەگەڵت من ئەڕۆم یارمەتی ڕاز ئەدەم ئەلۆ لەکوێ؟ ئەها تێگەیشتم ئافرین ئافرین کارێکی زۆر باشت کرد منیش دێم. لە ڕێگام. بەکر بەکر جان بەخێر بیتەوە بەخێر بیت بەکر چۆنی شکر بۆ خوا تۆمان بینیەوە ئەچم خواردنی بەیانی ئامادە ئەەکەم من ئامادەی دەکەم خانم تۆ خۆت مادوومە کە خانم خانمیی بەکر، خانمایەتی لە حەسارەکە دێما، بێگومان گەر حەسار مابێ، ئیتر من بێریڤانم. ئیراس، من سەردانی خاڵە حەسەن دەکەم، کە هاتمەوە هەندێک شت لەگەڵ خۆم دێنم. باشە. دەی. مناڵەکەم بەرەو کوڕە زۆریم لێ مەکەن مناڵەکە کوژم پارچە پارچەیەکەم لەسەری دەبێ لیڤان گەر من و خۆشەوێ لە سەریدا ناتوانانی هیچ لە مناڵەکە بکات لیدا ئیتر ئەوەی دەست لە پاچە ئاسنێک زیاتر نییە ژن وەسە کورە بێ شەڕف منداڵەکەم دەرێ لێرەمەوەسە سەرکاری بێ مێشک ئەجی نامناڵە کاکوژم گرە لەو نزیکە دەتوانم لە تەختی نیچەوانت بدەم منداڵەکە جێبێڵەوە بڕۆ تا سێ دەژمێرم یەک دوو سێ تەواو بۆستە بیگرە چاکت فرەدە بەکرد ناڵەکە مەرێ چەکەکە دانێ ئەو منداڵی منە منداڵی منە خەلیل واز لە مناڵەکە بێنە بێریڤان تۆش بەد ڕۆژ دەرچووی بەد ڕۆژ پورتە نەتێش خاڵم ڕۆژیم کوژێ ناموسمانت پیس کرد دای ناڵەکەم دەرێ بۆستن کوڕە بۆستە گەر بجلێنەوە دەتانکەم بە بێژینگ بسوڕێنەوە دەڵێن بسوڕێنەوە لەسەر چۆک دانیشت دەی دەی لەسەر چۆک